نوری نەمر بڵاوبوونەوەی سو ڕۆژێک دێت سیستمی سوخۆری و فیس تا دەتوانێت بڵاو دەبێتەوە تەنانەت ئەو کەسەش کە خۆی مامەڵەی پێوە ناکات ناتوانێت خۆی لێ ببوێرێ و تۆز و پڕیشکەکەی هەر بەردەکەوێت پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم لە فەرموودەیەکی موبارەکیدا ئاماژە بۆ ئەم پەتایە دەکات کە بە یەکێک لە گەورەترین نەخۆشیەکانی ئەم سەردەمەمان هەژمار دەکرێ و ڕۆژ لە دوای ڕۆژ ڕەهەندە ترسناکەکانی لە پەرەسەندندایە. ليأتين على الناس زمان لا يبقى منهم احد الا اكل الربا فمن لم يأكل اصابه من غباره. ڕۆژگارێک بەسەر خەڵکیدا دێت کەسێکیان تێدا نامێنێت سوو نەخوات هەر کەسیش نەیخوات ئەوا تۆزەکەی بەردەکەوێت فەرموودەکە سەرنجمان بۆ لای دوو خاڵ ڕادەکێشێت یەکەمیان بەهۆی ئەوەی کە سەرجەم دارایی و سامانی دەوڵەت لە بۆتەی سوەوە بەدەست دێت و دەستگا داراییەکان بانگ بن یان بانگ نەبن لەم ڕوەوە وەک یەک مامەڵە دەکەن ئەوا مرۆڤ هەرچەندێکیش هەستیاری بنوێنێت بە دڵنیاییەوە پشکی خۆی لەم پەتا گوێزراوەیە کە سەر تاپای ژیانی تەنیوە بەردەکەوێت واتە چەند پڕیشکێکیش بەر ئەو دەکەوێت ئەوەندە هەیە مرۆڤ لە وەها هەل و مەرجێکدا تەنها بەنیەتی قورتاری دەبێت و نیازی دڵی دەبێتە پەناگە و داڵدەدەری دووهەمیان لە زمانی عربیدا تەپ و تۆز پیاپژان واتایەکی تریشی هەیە کەسانێک سوخۆری دەکەن ئەوانش کە ئەم کارە ناکەن بەر تەپ و تۆزەکەی دەکەون لە کاتێکدا چینی سەرمایەدار لە ڕێگەی سوخۆریەوە سەرمایەکەی خۆی گەشە پێدەدات چینی هەژاریش بە هەمان شێوە بێنەوا و کەساز دەبێت ئیتر بەم شێوەیە تەپ و تۆز و هەرای ململانێ و کێشمەکێشمی بێ ئامانی نێوان ئەم دووچینە کۆمەلگا هەراسان دەکات و ڕۆژێکیش دێت دەگاتە ئاستێک هەمووان بێزار دەکات پێم وایە هەموو ئەمانە هاتوونەتە دی و لە هاتنە دیشدان ئەوە تا ئەو لایەنانەی کە ئەم فەرموودە پیرۆزە بە هەردوو ڕووەکەیەوە ئاماژەی بۆ دەکات ئێستا بە هەموو قێزەوەنیەکیەوە لە بەرچاوی مرۆڤی ئەم سەردەمەدایە بە جۆرێک خەریکە بڵین دامەزراوەیەکی بازرگانی نەماوە کە ڕاستەوخۆیان ناڕاستەوخۆ بە سوخواردنەوە تێوە نەگلابێ هەرچی بازرگانی هەیە لە جیهاندا گشتی لە نێوان جەڕ و بێچەکانی ئەم جۆرە بیرکردنەوەیەدا هەڵدەسوڕێ و تێکڕای دنیا مامەڵەکردن بە سووەوە هەر وەک ئاڵوگۆڕی شمەک و دراو بە کارێکی ئاسایی دەبینێت. سەروەری هەردوو جیهان صلی اللە علیه و سلم هەر زوو ئۆمەتەکەی لەو قەیرانە ناهەموارە ئاگادار کردەوە کە لە ئاکامی سووەوە بەرۆکی مرۆڤایەتی دەگرێت و هۆشیاریی دانێ کە زۆر وریایانە هەڵسوکەوت بکەن و نەکەونە ناو پەنگاوی سووەوە، بەڵام وەرە ببینە کەوا ئەمڕۆ جیهانی ئیسلامی تاوەکو بیناقاقای لە نێو زەلکاوی سووخۆریدا تێناوە و وا دیارە هیچ نیازێکیشی نییە لێی بێتە دەر. ئەمە سەرەڕای ئەوەی کە ئیسلام دینێکە جەنگی دژی سوو ڕاگەیاندووە. خۆزگە مسوڵمانان هیچ نەبوایە بەشێکی ئەو دەربڕینە هەڕەشە ئامێزانەی قورئانی پیرۆز لەمەڕ ئەم بابەتە تێ بگەیشتنایە و لەو دەربەدەری و پەرێشانیە ڕزگاریان بوایە کە بەهۆی سوو خواردنەوە دووچاریان بووە ئەو دەمەی ئیماندار خۆی دەشارێتەوە پێغەمبەری ڕەحمەت درودی خوای لێبێ لە فەرمودەیەکی تردا کە ڕەوشی ئەمڕۆمان بە وێنەی تابلۆیەک دەخاتە پێشچاو، دەفەرموێ. یاتی علی الناس زمان یستخفی المومن فیهم کما یستخفی المنافق فیکم الیوم. ڕۆژگارێک دادێ بەسەر مەردومدا، ئیماندار لەناو خەڵکیدا خۆی دەشارێتەوە، هەروەک چۆن ئەمڕۆ مونافیق لەناو ئێوەدا خۆی دەشارێتەوە. لەو سەردەمەدا دووڕوو چۆن هەڵسوکەوتی دەکرد؟ چ ڕێگا چارەیەکی دەگرتە بەر بۆ ئەوەی پێی نەزانن ئیتر بە هەمان شێوە مرۆڤی باوەڕداری شەروەک ئەو ڕفتار دەکات و ناچار دەبێ خۆی دەرنەخات و پەرستشەکانی بەنهێنی ئەنجام بدات تا بەشکم بەم شێوەیە بتوانێت پارێزگاری لەو پێگەیە بکات کە لە کۆمەڵگەدا هەیەتی ئەگەر ناژیانی لێتاڵ دەکەن زیهنیەتی ئەم شەرخوازە زاڵە جێی کەسانی باوەڕدار و پاکداوێنی تیادا نابێتەوە ئیتر بەم جۆرە بوارەکانی کارکردن و بەشێک لە پلە و پۆستەکانی دەوڵەت بە تەواوی بەڕوویاندا دادەخرێن و لە نێو کۆمەڵگادا بە چاوێکی سووک و بێ ئەرزشەوە لێیان دەڕوانرێت فەرمودەیەکی تریشەیە جەخت لەسەر هەمان لایەن دەکاتەوە فیتنەگەلێکی ئەوتۆ دێتە پێش وای لێ دێت مرۆڤ لەبەر نوێشکردن عیبدار دەکرێ هەروەک چۆن ئەمڕۆ ئافرەتی داوێن پیس عیبدار دەکرێ جا کاتێک عەیبدارکردنی ئافرەتی داوێن پیس دەشوبهێنرێت ئەوە لەسەر بناغەی ڕەچاوکردنی بنەما و نۆرمە کۆمەڵایەتیەکانی ئەو سەردەمەیە ئەگەرنا لە ڕۆژگاری ئەمڕۆدا ئەگەرنا لە ڕۆژگاری ئەمڕۆدا ئەم ڕەوشتە قێزەوەنە نەک هەر بە عیب و ئابروچوون دانانرێت بەڵکو بە تایبەتی لە هەندێک ناوچەدا وەک کار و پیشە تەماشا دەکرێت جا بەدەر لە ماوەیەکی زەمینی دیاریکراو ئەو ڕۆژانەش دێن کە تیایدا خەڵکی تەنها لەبەر ئەوەی نوێژ دەکەن سوکایەتیان پێ دەکرێ و وەک ئەوەی کارێکی ئابڕوبەریان ئەنجام دابێ دەستی تۆمەتیان بۆ درێژ دەکرێ و لە ژێر ستەمی هێزە شەڕخوازەکاندا دەناڵێنن ئیتر لە هەلومەرجێکی وادا باوەڕداران بە شاردنەوەی ئیمانەکەیان ئەم بەڵایەیان لە خۆیان دوور دەخەنەوە. کە ئاوێتەی بزەیەکی تاڵن. ئەوەتا کاتێک پێغەمبەری خوا هەواڵی شەهیدبوونی حەزرەتی عەمماڕی ڕاگەیاند، هەمان دەستەواژەی بەکارهێنا و پێی فەرموو، وەیحەکە یا عەمماڕ، هەرچی تاڵەقانیشە، ناوی ناوچەیەکە لە قەزوین، کە بە کێڵگە نەوتییەکانی ناسراوە. کەوابێ ڕاڤەی فەرموودەکە بەم جۆرە دەبێ، موژدەبێ لە تاڵەقان، خوای گەورە لەوێدا چەندین گەنجینەی هەیە، کە نە ئاڵتونن نە زیو جا بۆیە لەوانەیە لە داهاتوودا چەندەها کانی کانزایی تر بە وێنەی یۆرانیۆم یاخود ئەڵماس بدۆزرێنەوە بەڵام هیچ کام لەمانە ئەنجامەکە ناگۆڕێت چونکە سەروەرمان عەلەیهی سەڵاتی وەسەلام باس لە گەنجینەیەک دەکا کە لە ڕەگەزی ئاڵتون و زیو نییە ئەمە وێڕای ئەوەی کە ئێستا ئەو کانزایانە دۆزراونەتەوە ئیتر تەنانەت ئەو نەوتەش کە لە تاڵەقان دەردێت تەسدیقی پێغەمبەری خوا دەکات و جاڕی ڕاستی و دروستیەکەی دەدات شوێن کەوتنی ئەهلی کتاب جیهانی ئیسلامی هەنگاو بە هەنگاو و بست بە بست شوێن نەتەوەکانی پێشخۆی واتە مەسیحی و جوولەکەکان دەکەوێت و لاساییان دەکاتەوە تەنانەت ئەگەر یەکێک لەوان سەر بکات بە کونی بزن مژەیەکیشدا ئەوا مسوڵمانانیش چاوی لێ دەکەن و سەر دەکەن بەو کونەدا. نوری دیدە، سەروەرمان حەزرەتی محەمەد مستەفا درودی خوای لێ بێ بەم دەربڕینە پوخت و پڕواتایەی خوارەوە ئەم ڕاستیەمان بۆ باس دەکات. بست بە بست و هەنگاو بە هەنگاو شوێنیان دەکەون، تەنانەت ئەگەر ئەوان سەر بکەن بە کونی بزنمژەیەکدا ئێوەش هەمان شت دەکەنەوە. هاوەڵان پرسیاریان کرد کە ئایا مەبەست لە ڕستەی نەتەوەکانی پێش خۆتان مەسیحی و جوولەکەکانە؟ پێغەمبەری خوش لە وەڵامدا فەرمووی، ئەی دەبێت کێی تر بێ؟ حاڵی حازر بارودۆخی ئێمە و سەرجەم جیهانی ئیسلامیش لە بەرچاودایە، ئەوەتا زۆرێکمان کەسایەتی خۆمان بزر کردووە و دووچاری قەیرانی ناسنامە بووینەتەوە، حاڵمان بە دەربڕینی فەرموودەکە هەر وەک حاڵی ئەو مەڕە سەرلێشێواوە وایە کە لە نێوان دوو ڕانە مەڕدا هەر لە هاتوچووندایە، ئەمە وێڕای ئەوەی سەرجەم ئەو هۆکارە نەرێنییانەی کە ڕۆژانێک دەوڵەت و ژیارەکانی تریان ڕووخاند و لەناویان بردن و ئەمڕۆ هەر وەک ئەختەپووت لە هەر چوارلاوە ژیانمانی تەنیوە. کەچی ئێمەش بە دەم سەرسامی و چاولێکەرییەوە وا دەزانین ئەم داوی مەرگە شاڕێگەی نوێگەری و شارستانیەتە. بەڵێ، لە هیچ کام لە سەردەمەکاندا هیچ گەل و نەتەوەیەک بە ئەندازەی چاولێکەری ئێمە بۆ خۆرئاوا ئالوودە و مەراقی چاولێکەری و لاسایی کردنەوە نەبووە. ئەمڕۆ لە جیهانی خۆرئاوادا هەر تازەگەریەک بێتە مەیدان بە بێ داواکردنی پەرلەی گوزەربوون یەکسەر لای ئێمە پەسەند دەکرێ و لە خێرایی ئەم پەسەندکردنەشماندا پێش زۆرێک لە وڵاتە خۆرئاواییەکان کەوتووین، ئەمە لە کاتێکدا کە پێغەمبەری خوا تەنانەت لە وردترین بابەت و ئەو باسانەشدا کە بە لاوەکی دەبینران پێچەوانەی ئەوان دەجوڵایەوە. جا هەر چۆنێک بێت نامانەوێت دەرگای ئەم باسە بکەینەوە، چونکە تەوەری بابەتەکەمان ئەوە نییە، بەڵام ئەوڕۆی ئێمە دەمانەوێت هەڵوێستەی لەسەر بکەین هەوڵدانی پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم پێش چەندین سەدە بەر لە ئێستا لە هەموو ئەو ڕووداوانەی کە لە داهاتوودا ڕوودەدەن کاتێکیش وادە و وەرزی دیاریکراویان دێت دەقا و دەقوە خۆیان دەردەکەون بەڵێ هەموو ڕووداوەکان لەسەر زاری مبارەکی ئەودا لەسەر شێوەی مزگێنی و ئاگادارکردنەوە خۆیان نمایان دەکەن اینجا کە کاتی دیاریکراویان دێ دەبنە زمانێکی پاراو و شایەتی لەسەر سیدق و ڕاستگۆیی ئەو دەدەن. سێهەم، ئەو هەواڵە غەیبیانەی پەیوەندییان بە لقە هەمەجۆرەکانی زانستەوە هەیە. لەم بەشەدا کورتەیەک لەو فەرموودانەی پێغەمبەری ئازیز دروودی خوای لێ بێ باس دەکەین، کە دەربارەی لقە جیاوازەکانی زانست فەرموونی و دەبنە بەڵگە لەسەر ڕاستبێژی ئەو سەروەرە. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم چواردە تا پانزدە سەدە بەر لە ئێستا وتەیەکی فەرمووە لەو ڕۆژەشەوە تا ئێستا لقە جۆراوجۆرەکانی زانست کە سەرقاڵی لێکۆڵینەوەی فەرمایشتەکانی ئەون چەندین هەنگاوی گەورەیان بەرەو پێش ناوە و قۆناغی سەرسوڕهێنیان بڕیوە کاچی سەرنجام دەبینیت ئەو کەڵە زانایانەی کە هەریەکەیان بە پێشەنگ و شارەزای بوارەکانی خۆیان دادەنرێن لەسەر زمانی زانستەکانیان تەزدیقی ئەو زاتە دەکەن و جەخت لەسەر ڕاست و دروستیەکەی دەکەنەوە بەڵێ تا ئەمڕۆ تەنانەت تاکە ڕستەیەکیش لە وتەکانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەمەڕ ئەم بابەتە بە درۆ نەخراوەتەوە لەلایەکی ترەوە سەرباری ئەو هەموو مادە پەرستەی کە سەریان بۆ زانست و تەکنەلۆژیا نەوی کردووە و لە خزمەتیدان کەچی ئەو زانست و تەکنەلۆژیا لەگەڵ ئەو پێشکەوتنە مەزنەشیدا پشت لە هەموویان دەکات و لە ڕێگەدا بەجێیان دەهێڵێ و ڕوو دەکاتە پێغەمبەری خوا ئیتر بە ئەدەب و ڕێزەوە لە بەرامبەر ئەو زاتەدا ملکەچ دەوەستێ و تا دەنگی بڕ بکات دەڵێت سەدەقتە جا خۆڕی تێ نەدەچوو کە بە جۆرێکی تر بواە چونکە ئەو نێردراوی حەقی پەروەردیگارە لێرەدا هەوڵ دەدەین هەڵوێستە لەسەر چەند نمونەیەکی هەڵبژێرداو بکەین توێژینەوەی زانستی بابەتەکەش دەسپێرینە ئەو کتێب و بڵاوکراوانەی تایبەتن بەو بوارە. نوری نەمر.